فسوف یعلمون. لێیان گەڕێ با بخۆن و ڕابوێرن و ئومێد بێ ئاگایان بکات جا بێگومان لەمەودوا دەزانن چۆن سزایان دەدەین. وما اهلکنا من قریە الا ولها کتاب معلوم. خەڵکی هیچ شارێکمان لەناو نەبردووە مەگەر کاتی دیاری کراو بۆ لەناوچوونیان هەبووە. ئەوسا دەیانوت، بێگومان ئێمە چاومان بەسراوە، بەڵکو ئێمە کۆمەڵێکین جادوومان لێکراوە. ولقد جعلنا فی السماء بروجا وزیناها للناظرین. سوێند بەخوا بێگومان ئێمە دروستمان کردووە چەند بورجێک لە ئاسماندا و ئەو ئاسمانەمان ڕازاندۆتەوە بۆ سەرنجدەران. کاتێک پەروەردگارت بە فریشتەکانی فەرموو بەڕاستی من بەشەرێک دروست دەکەم لە قوڕێکی ڕەشی ترشاوی ڕەق. فإذا سویته ونفخت فیه من روحی فقعوا له ساجدین. هەرکاتێ ڕێک و پێکم کرد و فووم بە بەریدا کرد لە ڕۆحێک کە خۆم دروستم کردووە دەبێ یەکسەر سوژدەی بۆ بەرن. کاتێ چوونە ژوورەوە بۆ لای، وتیان سەلامت لێبێ، ئیبڕاهیم وتی، بەڕاستی ئێمە لێتان دەترسین. قالوا لا توجل ئینا نبشرک بغلام علیم. وتیان پێی مەترسە، بەڕاستی ئێمە موژدەت دەدەینێ بە لەدایکبوونی کوڕێکی زانا. خاو و خێزانت بکە و خۆت دوایان بکەوە، هیچ کامتان لا نەکەنەوە و بڕۆن بۆ ئەو شوێنەی کە فەرمانتان پێ دراوە. وقضینا الیه ذلک الامر ان دابر هؤلاء مقطوع مصبحین. ئەم کارەمان بە وەحی بە لوط ڕاگەیاند کە بێگومان لە بەرەبەیاندا ئەوانە دوا بڕاو دەبن، هەموویان لەناو دەچن.